یخزی الکافرین. ئیتر ئێوە ئەی موشریکەکان بەرەڵابن بە زەویدا و بۆ کۆ ئەڕۆن بڕۆن، ئەم بەرەڵابوونەش بۆ ماوەی چوار مانگە، کە هەندێ لە ئەهلی تەفسیر وتوویانە شەوال و ذی القعدە و ذی الحجە و محەڕەمە، هەندێکیش وتوویانە لە بیستەمی ذی الحجەوە تا دە ڕۆژی ڕەبیع الثانیە، زۆر باش بزانن ئێوە دەرەقەتی خودا نایەن و ناتوانن خودا بێ دەسەڵات بکەن. وبشر الذین کفروا بعذاب الیم ئەمە بانگ و ڕاگەیاندنە لەلایەن خودا و پێغەمبەرەوە بۆ لای ئادەمیزاد لە ڕۆژی حەجی گەورەدا کە جەژنی قوربانە کە گەلێ ئاداب و یاسای گەورەی تێدایە لە ئادابی حەج بانگدان و ڕاگەیاندنە لەسەر ئەوەی کە خودا و پێغەمبەری خودا دوور و بەری و پاکن لە پەیمانی ئەو کافرە موشریکانە جا ئەگەر تەوبەتان کرد لە کوفر و موسڵمان بوون ئەوە زۆر چاکترە بۆتان خۆ ئەگەر پشتتان هەڵکرد ئەوا بزانن ئێوە خودا بێ دەسەڵات ناکەن و بزانن خودا توانایە مژدە بدە بە کافرەکان بە سزایەکی زۆر سەخت و گران. مەگەر ئەو کافرە موشریکانە کە پەیمانتان لەگەڵ بەستوون و لە ماوەی ئەو پەیمانەدا هیچ کەم و کوڕییەکیان نەبووبێ و پەیمانیان هەڵنەوەشاندبێتەوە و کەسیان لێ نەکوشتبن و یارمەتی کەسیان نەدابێ لەسەر ئازاردانتان، ئەوانە پەیمانیان لەگەڵ بەرنە سەر تا ماوەکەی تەواوە بێ. خودا ئەوانەی خۆشەوێ کە لە خودا ئەترسن و بەپێی فەرمانەکانی ئەڕۆن بەڕێوە. جا کاتێ ئەو چوار مانگە تەواو بوو کە ڕێگا درابوو بە پەیمان شکێنەکان بە ئازادی تێیا بگەڕێن، ئەو موشریکە پەیمان شکێنانە بکوژن لە هەر شوێنێکا زەفەرتان پێ بردن لە خاکی حەرەم یا لە شوێنێکی تر بیان گرن و تەنگیان پێ هەڵچنن و گەمارۆیان بدەن و لە هەموو ڕێگایەکدا بۆیان دانیشن و مەهێڵن تەوافی کەعبە بکەن. جا ئەگەر تەوبەیان کرد و گەڕانەوە بۆ لای خودا و موسڵمان بوون و نوێژیان کرد و زەکاتی ماڵی خۆیانیان دا بەوانە کە موستەحەقی زەکاتن ئەوا ڕێگەیان بەرەڵا بکەن با بە ئازادی وەک خۆتان بژین بێگومان خودا تاوان بەخش و میهرەبانە. وَإِنْ أَحَدٌ مِّنَ الْمُشْرِکِینَ اسْتَجَارَکَ فَأَجِرْهُ حَتَّىٰ ئەگەر یەکێ لە موشریکەکان داوای پەنای لێ کردی پەنای بدە تا فەرموودەی خوا ببیسێ. پاشماوەی مانەوەی بیگەیەنە جێگای ئەمن و ئاسایشی خۆی. ئەم میهرەبانیە لەبەر ئەوەیە کە ئەمانە کۆمەڵێکن نەزان و نەفامن. کەیف یەکون للموشریکین عەهد. انهم ساء ما كانوا يعملون ئەو کافرانە ئیحتیرامی ئایەتەکانی خودایان بە نرخێکی کەم و بە سامانی بێ بەقای دونیا گۆڕیەوە و پشتیان لە حەق کرد و ڕێگای ئیسلام بوونیان لە خەڵک گرت ئەو کردەوەی ئەوان ئەیکەن کردارێکی ئێجگار بەدە جا ئەگەر پەیمانی خۆیانیان شکاند پاش بەستنی و بە ئاشکرا ئایینەکەی ئێوەیان بە درۆ ئەخستەوە و تەعنەیان لێ ئەدا و قسەیان پێ ئەوت، ئیتر جەنگ بکەن لەگەڵ ئەوانەدا کە سەرکردەی کوفر و گومڕاهین، ئەوانە ئیمانیان نییە و پەیمان ڕاناگرن شەڕیان لەگەڵ بکەن و تەنگیان پێ هەڵچنن، بەڵکو دەستبەرداری ئەم کردەوە نالەبارانە ببن و بێنە سەر ڕێی ڕاست. ئەم ئایەتە خیتابە لەگەڵ موسڵمانەکان لە کاتێکدا هەندێکیان جەنگ کردنیان پێناخۆش بوو، واتە، ئایا لاتان وایە وازتان لێبهێنرێ کە هێشتا ئەوانەتان کە تێکۆشەر و موجاهیدی ڕاستەقینەن لە جیهانی ماددەدا دەرنەکەوتوون؟ هەروەها هێشتا دەرنەکەوتووە ئێوە بێجگە خودا و پێغەمبەری خودا و موسڵمانان کەسێکی تر و دۆستێکی نهێنیتان نییە قسە و نهێنییەکانی لابدرکێنن؟ خودا لە هەموو کردەوەتان ئاگەدارە و هیچی لێون نابێت. ئایا ئێوە وا ئەزانن پایەی ئاو بە حاجیدان و ئاوەدان کردنەوەی مەسجد الحرام وەکو پایەی ئەو کەسانەیە کە باوەڕیان بە خودا و بە ڕۆژی دوایی هەیە و لە پێناوی ڕەزامەندی خودا و پاراستنی ئاینی ئیسلامدا جیهادیان کردووە ئەم دوو جۆرە کەسانە هەرگیز لای خودای گەورە وەک یەک نین خودا هەرگیز قەومی ستەمکاری کافر هیدایەت نادات. بەڕاستی خودا لە گەلێ شوێندا یارمەتی ئێوەی دا و لە ڕۆژی غەزای حونەیندا کە ژمارەتان زۆر بوو بەو زۆریە لە خۆتان بایی بوون و دڵنیا بوون کە بەهۆی زۆریتانەوە سەرەکەون و کەس دەرەقەتتان نایە و زەفەرتان پێ نابات زۆریەکەتان هیچ فایدەیەکی نەبوو بۆتان و فریاتان نەکەوت و ئەو دونیا پان و پۆڕ و بەربڵاوەتان لێ تەنگ بوو پاشان پشتتان هەڵکرد و هەڵهاتن وذلک جزاء الکافرین جا خودای گەورە ئارامی نارد بۆ سەر دڵی پێغەمبەر و موسڵمانان و سوپایەکی نارد بۆ یارمەتیتان کە ئێوە نەتانەبینین هەروەها سزای کافرەکانی دا و شکاندنی ئەمەیە پاداشی شایانی کافرەکان. ئەی ئەوانەی ئیمانتان هێناوە بە خودا و بە پێغەمبەری خودا، بەڕاستی موشریکەکان پیسن، لەمساڵیان بەدواوە ئیتر نابێ توخنی مەسجد الحرام بکەون و زیارەتی بکەن، خۆ ئەگەر ئێوە ترسی ئەوەتان هەبوو کە ئەگەر ئەوانە نەیەن بۆ زیارەت هیچتان دەست نەکەوێت و فەقیر بکەون و خەرجیتان نەبێ، ئەوا بێگومان خودا لەمەو پاش بە فەزڵی خۆی دەوڵەمەندتان ئەکات و بێنیازەبن لە خەڵک ئەگەر خودا مەیلی لێبێ، خودا زانایە و کارەکانی پڕ حیکمەتن. أَنَّى یُؤْفَکُونَ جولەکەکان وتیان عوزەیر کوڕی خودایە گاورەکانیش وتیان عیسای مەسیح کوڕی خودایە قسەیە کە بەدەمەیکەن و مەعناکەی تێناگەن و نازانن خودا مەحاڵە کوڕی ببێ و لەکەس بوبێ ئەم قسەیان وەک قسەی کافرەکانی لەمەو پێشە کە ئەیان وت مەلائیکەکان کچی خودان خودا لەسەر ئەم بوختانە درۆیە بچێ بەگژیاندا و لەناویان بەرێت. سبحانە عما یشرکون. ئەوانە زانا ئایینەکانیان و ڕەبەنەکانیان ئەپەرستن و لە حەرام و حەڵاڵدا بە گوێی ئەوان ئەکەن و سوجدەیان بۆ ئەبەن و لە زاتی خودا لایان داوە، هەروەها عیسای مەسیحی کوڕی مەریەم ئەپەرستن کەچی لەلایەن خوداوە ئەمریان پێ نەکراوە بەوە نەبێ کە یەک خودا بپەرستن کە تاق و تەنیایە و کەس خودا نییە ئەو نەبێ. کەرە الکافرون ئەوانە ئەیانەوێ نوری خودا کە دینی ئیسلام و ڕیسالەتی پێغەمبەرە صلی اللە علیە وسلم بە قسەی پڕو پوچی خۆیان بکوژێننەوە خودا نوری ئاینی خۆی تەواوەکات و ئەیپارێزێ هەرچەند کافرەکان حەز نەکەن و پێیان ناخۆش بێ بەڕاستی گەلێ لە زانایانی ئایینی و ڕەبەنانی ئەهلی کیتاب بە ناحەق ماڵی خەڵک ئەخۆن و ڕێگا لە خەڵک ئەگرن کە ئیسلام ببن و بکەونە سەر ڕێی ڕاست ئەوانە ئاڵتوون و زیو کۆئەکەنەوە و لە ڕێگای خودادا سەرفی ناکەن واتە زەکاتی شەرعی لێ دەرناکەن ئەوانە مژدەیان بدەرێ بە سزای سەختی ڕۆژی دوایی ژمارەی مانگەکانی ساڵ لای خودا دوانزە مانگە لەو ڕۆژەوە کە خودا زەوی و ئاسمانەکانی دروست کردووە، ئەمە لە لەوحی مەحفوظ و لە عیلمی خودادا بڕیار دراوە. چوار مانگیان جەنگ کردن تیایاندا حەرامە، کە بریتین لە ذی القعدە و ذی الحجە و محەڕەم بەیەکەوە و ڕەجەب بەتەنیا. ئەمە دین و ئایینی ڕاستە. هەندێ لە کافرەکان ئەگەر لە یەکێ لەو چوار مانگە حەرامەدا بکەوتنایەتە جەنگەوە بەردەوام ئەبوون لەسەر جەنگەکە و لە باتی ئەو مانگە دوایی مانگێکی تریان حەرام ئەکرد بە ئارەزووی خۆیان ساڵی مانگێ حەرامیان حەڵاڵ ئەکرد و ساڵێ بە حەرامی ئەیان هێشتەوە تەنها حیسابی ژمارەی چوار مانگیان ئەکرد بەبێ گوێدانە مانگە حەرامە تایبەتیەکان بەم جۆرە ئەو مانگەی خودا حەرامی کردبوو حەڵاڵیان ئەکرد ئەی موسوڵمانینا ئەوە چیتانە و چیتان لێ قەوماوە کە پێتان بوترێ دەرچن بۆ غەزا خۆتان ئەدەن بە زەویدا و تەمەڵی ئەکەن و لەشی خۆتان قورسەکەن تا نەڕۆن بۆ غەزاکە ئایا ڕازی ئەبن بە ژیانی دونیا لەباتی ژیانی نەبڕاوەی قیامەت کە لەزەت و خۆشی ژیانی دونیا بەنیسبەت خۆشی ژیانی قیامەت هیچ نیە و زۆر کەمە. بە هاوڕێکەی ئەوت خەم مەخۆ خودا لەگەڵماندایە. جا خودا ئارامی و بێترسی نازڵ کردە سەر دڵی و بە سوپایەک یارمەتی دا کە ئێوە نەتان بینی. دەنگی کافرەکانی نزم کردەوە و دای بە لووتیاندا. بێگومان قسەی خودا کە تەوحیدە بەرزتر و بەڕێزترە و ئەو ئەبێ سەرکەوێ. خوا خاوەن دەسەڵاتە و کارەکانی پڕ حیکمەتن. ئەگەر ئەوەی تۆ ئەوانی بۆ بانگەکەی دەستکەوتێکی نزیک بوایە یا سەفەرێکی مامناوەندی بوایە دواتەکەوتن بەڵام مەسافەکە دوورە و ئەوان ماندووە بن سوێند بەخوا ئەخۆن و ئەڵێن ئەگەر بمانتوانیایە لەگەڵتان دەرئەچووین ئەوانە بەم حاڵە خۆیان ئەفەوتێنن خوا ئەزانێ ئەوان درۆزنن. ضبطهم وقیل اقعدوا مع القاعدین. ئەگەر ئەو ئیزن خوازانە بیان ویستایە دەرچن بۆ جیهاد ئەسبابی دەرچونیان ئامادە ئەکرد و خۆیان کۆ ئەکردەوە بەڵام خودا نەیویست هەستن و نیشاط بنوێنن ئەنجامی بێ ئیرادەی و تەمەڵی خۆیان بۆیە وەستاندنی و ڕاست نەبونەوە بۆ جیهاد و لەلایەن شەیتانەوە وەسوەسە خرایە دڵیان و پێیان وترا واللە علیم بالظالمین. ئەگەر لەگەڵتان دەرچونایە هیچیان زیاد نە ئەکرد بۆتان سستی نەبێ و بە پەلە دەستیان ئەکردە دوو زبانی و ئاژاوەنانەوە و ترساندنتان ئێوەش هیواتان هەیە ئیرادەیان بێ هێزە و قسەیان ئەبیستن و مەسەلەکە بە زیان بەسەرتانا ئەشکایەوە خودا ئاگای لە ستەمکاران هەیە. بەڕاستی ئەو مونافیقانە لەمەو پێش لە غەزای ئوحوددا حەزیان لە فیتنە و ئاژاوە و پەرێشانی ئەکرد لە ناو یارانی تۆدا و چەند قسەیان هەڵگێڕایەوە و چەند پیلانیان نایەوە بۆ ئەوەی عەزمتان بشکێنن تا یارمەتی خودا هات و دین ئیسلام بەرز بوویەوە ئەگەرچی ئەوانیش لە کانگای دڵیانەوە پێیان ناخۆش بوو. هەندێ لەوانە ئەڵێن ئیزنم بدە دانیشم لە ماڵدا و تووشی فیتنە و موخالەفەم مەکە، واتە ئیزنم نەدەیت و بە گوێت نەکەم، بێگومان فیتنە ئەوەیە کە ئەوانی تێکەوتوون کە دوا ئەکەون لە جیهاد و دووڕوویی ئەکەن. بەڕاستی دۆزەخ گەمارۆی کافرەکان ئەدات و هەموویان کۆ ئەکاتەوە. ئەگەر چاکەیەک، سەرکەوتنێ، تاڵانییەکت دەست کەوێ لە کانگای دڵیانەوە پێیان ناخۆشە و بەخیلیت پێ ئەبەن. ئەگەر لە هەندێ غەزایشدا تووشی زیان و شکست بێی، ئەوان ئەڵێن، ئێمە دەستی خۆمان وەشاند، باش بوو دواکەوتین و نەچووین بۆ جەنگ. بە شادەکامی و خۆشییەوە پشتتان لێ هەڵەکەن. تۆ ئەی پێغەمبەر بڵێ، ئێمە هیچمان تووش نابێ لە سەرکەوتن یا شەهید بوون، ئەوە نەبێ خودا بۆی نووسیوین لە لەوح المحفوظدا، ئیتر پێخۆشبوون و پێناخۆشبوونی ئێوە کارەکە ناگۆڕێت، هەر خودا پشتیوان و سەردارمانە و پشتمان بەو بەستووە. بەڕاستی لەسەر خاوەن ئیمانەکان پێویستە تەنها پشت بە خودای دەسەڵاتدار ببەستن. تۆ پێیان بڵێ، ئایا ئێوە چاوەڕوانی ئەوەن کە ئێمە بێجگە دوو ئەنجامی زۆر چاک تووشی هیچ ببین، یا سەرکەوتن بەسەر دوژمندا یا مردن لە ڕێگای خودادا و شەهید بوون؟ ئێمەش چاوەڕوانین کە خودای گەورە تووشی یەکێ لە دوو ئەنجامی زۆر خراپتان بکا، یا خۆی سزاتان بدا، یا ئێمە بە دەستی خۆمان زەفەرتان پێ بەرین و بەسەرتانا زاڵ ببین، دە چاوەڕوان بن، ئێمەش لەگەڵتان چاوەڕوانین، تا بزانین ئەنجام چییە بێ. هیچ شتێ رێگای ئەوەی لێ نەگرتن کە نەفەقەیان لێ قبوڵ بکرێ ئەوە نەبێ کە ئەوانە باوەڕیان بە خودا و بە پێغەمبەری خودا نیە و بە تەمبەڵی و تەوەسەلی و لەشقورسی نەبێ ناچن بۆ نوێژ و هەرچیش سەرفەکەن پێیان ناخۆشە و بە دڵ حەز لەو سەرفە ناکەن. فلا تعجبك أموالهم ولا أولادهم ئیتر هەرگیز ماڵ و دارایی و ئەولادی ئەوانە نەتخەنە تەعەجوب و بە باشیان نەزانی خودا ئەیەوێ لە دونیادا بەو شتانە بیانخاتە سزا و ماندووبوونەوە بەهۆی کۆکردنەوەی و پاراستنی و بەرچاو برسیەتی و ترس لە فەوتانی و بەهۆی ڕابواردن و لەزەت وەرگرتنەوە لەو ماڵ و سامانە خودایان لەبیر بچێتەوە و بە کافری بمرن. واللە علیم حکیم. زەکات تەنها بۆ ئەم هەشت صنفەیە، یەکەم، هەژار کە هیچی نەبێ پێی بژی، دووهەم، مسکین، ئەوەی کەمێکی هەیە و بەشی ناکا، سێهەم، ئەو کەسانەی زەکاتەکە کۆکەنەوە، چوارەم، ئەوانەی ئیمانیان هێناوە بەڵام نیەتەکەیان بێ هێزە و بە ماڵی دونیا دڵیان ڕائەگیرێ، پێنجەم، بەندەیەک کە موحتاجی ماڵ بێ بۆ ئازاد بوونی لە بەندەیی. شەشەم، ئەو کەسەی کە لە رێگای رێکخستنی موسڵمانان و کاری خەیریە قەرزار بووە و نەتوانێ بیداتەوە. حەوتەم، ئەوانەی بە خۆڕایی و بە بێ مەعاش لە رێگای خودادا غەزا ئەکەن. هەشتەم، ئەو موسافیرانەی مەسرەفیان پێ نەمابێ و دەستیان لە ماڵی خۆیان بڕابێ. ئەمە لە لایەن خوداوە واجب کراوە. خودا زانایە و کارەکانی پڕ لە حیکمەتن. لە مونافیقەکان هیوا هەن ئازاری دڵی پێغەمبەر ئەدەن و ئەڵێن ئەم ئینسانە هەر گوێچکەیە، واتە هەموو شت ئەبینێ و هەرچی پێ بوترێ باوەڕی پێ ئەکا، تۆ بڵێ ڕاستە، بەڵام قسەی خێر ئەبیسێ و قبوڵی ئەکا کە قازانجە بۆ ئێوە، ئیمانی بە خودا هەیە، هەروەها باوەڕ بە موسڵمانان ئەکا چونکە ئەزانێ دڵسۆزن، پێغەمبەر ڕەحمەتە بۆ موسڵمانەکانتان، بێگومان ئەوانەی ئازاری دڵی پێغەمبەر ئەدەن سزایەکی پڕ ئێش و ئازار ئەدرێن. ئەگەر پرسیاریان لێ بکەی ئەوە چیتان ئەوت بۆ گاڵتەتان ئەکرد بە فرمانی خودا و پێغەمبەری خودا ئەڵێن ئێمە گاڵتەمان نە ئەکرد بە فرمانی خودا لە ناو خۆمانا گاڵتە و گەپی خۆمان ئەکرد جا تۆ پێیان بڵێ ئایا ئێوە بەو هەموو ناتەواویەی خۆتانەوە گاڵتە بە خودا و ئایەتەکانی خودا و پێغەمبەری خودا ئەکەن ئایا کاری وەها ڕەوایە؟ نعذب طائفة بأنهم كانوا مجرمین عوزر مەهێننەوە ئێوە پاش ئیمان هێنانتان کافر بوون ئەگەر تاقمێ لە ئێوە عەفو بکەین کە تەوبەیان کردووە و ئیتر گاڵتە بە فەرمانی خودا و پێغەمبەر ناکەن تاقمێکی ترتان سزا ئەدەین کە سوورن لەسەر مونافیقی و ئازاردانی موسڵمانان چونکە ئەوانە تاوانبارن خودا بۆ پیاوان و ژنانی مونافیق و بۆ کافرەکانی تر ئاگری دۆزەخی بڕیار داوە کە تیایا ئەمێننەوە هەتا هەتایە ئەو دۆزەخە بەسە بۆیان و کاڵا لە قەد باڵایە خودا نەفرینی لێ کردوون و لە پاشەڕۆژدا سزایەکی هەمیشەیی سەختیان هەیە. کالذین من قبلکم کانوا اشد وأولئک هم الخاسرون ئێوەش وەک ئەو کافرانەن کە لە پێش ئێوەدا بوون ئەوان لە ئێوە بەهێزتر بوون و ماڵ و سامان و کوڕ و کاڵیان زۆرتر بوو ئەوان بە بەشە لەزەتی دونیای خۆیان ڕایان بوارد ئێوەش بە بەشە لەزەتی دونیای خۆتان ڕاتان بوارد وەک چۆن ئەوان بە بەشی خۆیان لەزەتیان وەرگرت ئێوەش ڕۆچوون بە ئارەزووبازی دونیادا وەک چۆن ئەوان ڕۆچوو بوون أنفسهم يظلمون ئایا دەنگ و باسی ئەو ئوممەتانەیان پێ نەگەیشتووە، کە لە پێش ئەماندا بوون وەک قەومی نوح کە بە تۆفان لە ناو چوون و عاد کە بە با و ثەموود کە بە بوومەلەرزە فەوتان؟ هەروەها قەومی ئیبڕاهیم کە نەمروودی گەورەیان بە مێشوولە و هاوڕێکانی بە دەردی تر لە ناو بران؟ قەومی مەدیەن جەماعەتی شوعەیب کە بە ئاگر سووتان و قەومی لوط کە شوێنەکانیان سەرەوژێر بوو بەردباران کران ئەمانە هەموو پێغەمبەرانیان بە موعجیزەوە بۆ نێرران و ئینکاریان ئەکردن و باوەڕیان پێ نەئەکردن بێگومان خودای گەورە ستەمی لەمانە نەکرد ئەوان خۆیان ستەمیان لە خۆیان کرد. والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض ذلک هو الفوز العظیم خودا بەڵێنی داوە بە خاوەن ئیمانەکان لە پیاو و لە ژن بە چەند بەهەشتێک کە جۆگا بە ناویانا ئەڕوا و هەتا هەتایە تیایاندا ئەمێننەوە هەروەها بە چەند ڕێگا و جێگا و خانووی جوان و پاک لە جەنناتی عەدندا لەگەڵ ڕەزامەندی خودای گەورە کە گەورەترە لە هەموو پایەیەک ئەوە سەرکەوتن و سەرفرازی گەورەیە ئەوان ڕقیان لەوە هەستاوە کە خودا و پێغەمبەر موسوڵمانەکانی مەدینەیان دەوڵەمەند کرد و هاتنی پێغەمبەر بوو بە هۆی پیرۆزی و بەرەکەت بۆیان، جا ئەو مونافیقانە ئەگەر تەوبەی ڕاستەقینە بکەن و لە بەدکاری واز بهێنن ئەوە چاکترە بۆیان، خۆ ئەگەر پشت هەڵکەن و لەسەر وەزعی بەدیان بەردەوام بن ئەوا خودا سزایەکی توند و پڕ ئازاریان ئەدا لە دونیا و لە قیامەتدا و ئیتر لە دونیادا یەکێک نابێ دۆستیان بێ و پشتگیریان لێ بکات و یارمەتیان بدات. ئەو کافرو مونافیقانە کە پلارەگرنە ئەو موسڵمانانەی زیادە سەدەقە ئەکەن لە ڕێی خودا و ئەڵێن بە ڕیا و بەرچاوێنی ئەیکەن هەروەها عەیبەگرن لەو موسڵمانە هەژارانە کە بێجگە ڕەنجی شان و عارەقی ناوچەوانیان هیچیان دەست ناکەوێ و توانجیان تێ ئەگرن کە لات و بێ سامانن ئەمانە خودای گەورە گاڵتەیان پێ ئەکات و سزایەکی زۆر سەختیان ئەدات. تۆ داوای عەفویان بۆ بکەی یا نەیکەی سودی نیە ئەگەر حەفتا جاریش داوای عەفویان بۆ بکەی خودا عەفویان ناکات چونکە ئەوانە کافر بوون و باوەڕیان بە خودا و بە پێغەمبەری خودا نەکرد خودا هیدایەتی کۆمەڵی فاسقان نادات. فَرِحَ الْمُخَلَّفُونَ بِمَقْعَدِهِمْ خِلَافَ رَسُولِ قل نار جهنم أشد حرا لو كانوا يفقهون ئەوانەی لە سەفەری جیهاد دواکەوتن دڵخۆش بوون بەوەی کە دانیشتن و لە حەزرت دواکەوتن و حەزیان نەئەکرد بە ماڵ و سامان و گیان لە پێناوی ڕەزامەندی خودای گەورە و سەرخستنی ئیسلامدا جیهاد بکەن و ئەیان وت بە موسڵمانەکان، بەم گەرمایە مەچن بۆ جیهاد پێتان تەحەمول ناکرێ، تۆ بڵێ، ئەگەر بفامن و هۆش بەکار بێنن، ئاگری دۆزەخ گەرمتر و بەتاوترە. کەسێ بەرگەی گەرمای دونیا نەگرێ، چۆن بەرگەی گەرمای ڕۆژی جەزا ئەگرێ؟ فَلْیَضْحَکُوا قَلِیلًا وَلْیَبْکُوا کَثِیرًا. سيصيب الذين كفروا منهم عذاب أليم لە کاتی غەزای تەبوکدا عوزرهاوەرەکانی ئەعراب هاتن بۆ خزمەتی پێغەمبەر کە ئیزنیان بدا لە شوێنی خۆیانا دانیشن و هاوبەشی نەکەن لە جیهاددا بە بەهانەی زۆری خێزان و گرانی ژیان و ترس لە دوژمنان ئەو کەسانەی بێ هێز و ناتوانان، ئەوانەی نەخۆش و پەککەوتەن، ئەوانەی خەرجیان نییە و بێ دەستن، تاوان و گلەییان لەسەر نییە کە دوابکەون، ئەگەر ڕاست و دڵسۆز بن بۆ خودا و بۆ پێغەمبەری خودا. مرۆی چاکەکەر و خاوێن، گلەیی لێ ناکرێ و خودا گوناهپۆش و میهرەبانە. هەروەها ئەوانیش گوناهبار نابن و هیچیان لەسەر نییە کە دێنە لات بۆ ئەوەی وڵاخی سواریان بۆ پەیدا بکەیت و بێن بۆ جیهاد و تۆیش ئەڵێیت وڵاخم نییە بتاندەمێ و سوارتان بکەم ئەوانیش ئەگەڕێنەوە و لە غەم و خەفەتدا چاویان پڕ ئەبێ لە فرمێسک چونکە ئازووخە و تفاقی جیهادیان دەست نەکەوت. فهم لا يعلمون تاوان و عیتاب لەسەر ئەوانەیە کە داوای ئیزنت لێ ئەکەن و کەچی دەستڕۆشت و دەوڵەمەندن ڕازین بەوەی لەگەڵ دواکەوتوان و پەککەوتوان بن و خودا دڵی مۆرکردوون و نازانن پیرۆزی و بەختیاری دونیا و قیامەت لەچیدایە ئەو دواکەوتوانە کە ئێوە گەڕانەوە بۆ لایان عوزرتان بۆ ئەهێننەوە عوزری بێ ئەساس بڵێ پێیان عوزرمان بۆ مەهێننەوە باوەڕتان پێ ناکەین خودا ئاگاداری کردووین کە چی لە دڵتانایە لەمە و پاش خودا و پێغەمبەری خودا کردەوەکانتان ئەبینن ئاخۆ لەسەر کوفر و گومڕاهی ئەمێننەوە یا پەشیمان ئەبنەوە ئەوانە بیروباوەڕیان پیسە و فەرقی ڕاست و درۆیان لا نییە، جێگای پاشەڕۆژیان دۆزەخە، لە پاداشتی ئەو کردەوە ناشرینانەدا کە ئەیانکردن. یحلفون لکم لترضوا عنهم. واللە علیم حکیم. بادیەنشینەکان لە نیشتەجێکانی شار و لادێ دڵڕەقترن لە بابەتی کوفر و مونافقیەوە، چونکە دوورن لە ئاوەدانی و تێکەڵی زانایان ناکەن و کیتاب و سوننەت نابیسن، عەرەبە بادیە نشینەکان هیوایشیان هەیە ئیمانی بە خودا و بە ڕۆژی دوایی هەیە و ئەوەی خەرجی ئەکا بە خەیر و هۆی لە خودا نزیک بوونەوەی ئەزانێ و بە هۆی ئەوەی دائەنێ کە پێغەمبەر دوعای خێری بۆ بکات ئا ئەو خەرجیانەی ئەوانەی کەن هۆی نزیک بوونەوەن لە خودا خودای گەورە ئەوانە ئەخاتە ناو ڕەحمەتی خۆیەوە خودا تاوان بەخش و میهرەبانە. ئەوانەی کە پێش کەوتن لە ئیسلام بوون و خزمەت کردنی ئیسلامدا لەوانەی لە مەککەوە کۆچیان کرد بۆ مەدینە و لە یارمەتیدەرانی ئەهلی مەدینە و ئەوانەیش بە شوێنی ئەواندا هاتن بە کرداری چاک خودا لەوانە ڕازیە و کردەوەیان قبوڵ ئەکات ئەوانەیش ڕازین لە خودا و شوکرانە بژێرن بەرامبەر بە نیعمەتی دین و دونیا کە پێی داون و خودا لەوانەی دەوروپشتتان لە بادێنشینەکان هیواهن مونافیقن و لە ئەهلی مەدینەش هیواهن ڕاهاتوون لەسەر مونافیقی تۆ پێیان نازانی ئێمە پێیانەزانین و ئاگامان لە پەنامەکیەکانیان هەیە ئێمە هەر لە دونیادا دوو جاریان سزا ئەدەین ئابڕویانەبەین و ئەشیان کوژین یا ئازاری لەشیانەدەین و زەکاتیان لێسێنین دواییش ئەگەڕێنەوە بۆ لای خودا و لە قیامەتدا سزایەکی گەورە ئەدرێن ان اللە غفور رحیم. کۆمەڵێکی تر هەن لە دواکەوتووەکان کە دانیان نا بە تاوانی خۆیاندا و وەک مونافیقەکان عوزری درۆیان نەهێنایەوە ئەمانە کردەوەیەکی باشیان کرد کە دانیان بە گوناهی خۆیاندا نا و کردەوەیەکی خراپیشیان کرد کە دواکەوتن ئەمانە نزیکە خودا تەوبەیان لێ قبوڵ بکات خودا تاوانبەخش و میهرەبانە. زەکات وەربگرە لە ماڵی ئەمانە تا پاکیان بکاتەوە لە گوناهی زەکات نەدان و پاکیان بکاتەوە لە خۆشویستنی دونیا دوعای خێر و عەفویان بۆ بکە کە مردن نوێژیان لەسەر بکە دوعا کردنی تۆ مایەی ڕەحەتی و دڵنیاییە بۆ ئەوان خودا شنەوا و زانایە. واللە علیم حکیم. کۆمەڵێ تر هەن لە دواکەوتوان ئەنجامی کردەوەیان دواخراوە بۆ فەرمانی خودا یا سزایان ئەدا ئەگەر بەردەوام بوون لەسەر مونافیقی یا ئەیان بەخشێ ئەگەر وازیان هێناو پەشیمان بوونەوە خودا زانایەو کارەکانی پڕ حیکمەتن. هەندێ لە پیاو خراپەکان مزگەوتێکیان دروست کرد بۆ زیاندان لە موسڵمانان و بەهێز کردنی کوفر و بۆ جیا کردنەوە و کۆمەڵ کۆمەڵ کردنی موسڵمانان هەروەها بۆ ئەوە ئەبو عامیری ڕاهیب لە شامەوە بێت و بێتە ناوی کە هەر لە پێشەوە خەریکی دوژمنایەتیە و جەنگی دژی خوا و پێغەمبەر کردووە ئەم گرۆهە سوێن دەخۆن بۆتان کە لە دروست کردنی ئەو مزگەوتەدا چاکە نەبێ هیچی تریان مەبەست نەبووە بەڕاستی مزگەوتێ لە یەکەم ڕۆژیەوە لەسەر خودا ترسان دروست کرابێ و بناخەی دانرابێ وەک مزگەوتی قوبا یا مزگەوتەکەی خۆت ئەوە لایقترە بۆ ئەوەی تیا بوەستی و نوێژی تیا بکەی چونکە چەند پیاوێکی تیایە حەز ئەکەن خۆیان لە خو ڕەوشتی خراپ پاک بکەنەوە و خودا پەرستی بکەن بێگومان خودا ئەوانەی خۆشەوێ کە خۆیان لە خو و کرداری خراپ پاک ئەکەنەوە. واللە لا یهدی القوم الظالمین. ئایا کەسێ بینایی مزگەوتی لەسەر بناغەی پتەوی لە خودا ترسان و ڕەزامەنتی خودا دامەزراندبێ چاکترە یا کەسێ بینای مزگەوتی لەسەر قەراغی کەندێکی بێ هێزی ڕووخاو دامەزراندبێ کە لەگەڵ خۆیدا بڕووخێتە ناو ئاگری دۆزەخەوە چونکە لەسەر بناغەی دوژمنایەتی کردنی ئایینی ئیسلام دامەزراوە؟ واللە علیم حکیم. ئەو بینایی دروستیان کردووە بەردەوام هۆی دوودڵی و گومان و زیادبوونی مونافیقیانە مەگەر کاتێ کە دڵیان لە توپەت بکرێ و هێزی هەستی تیا نەمێنێ خودا زانایە و کاری پڕ حیکمەتە لە ڕوخاندنی ئەو بینایەدا. خودا سەر و ماڵی لە موسوڵمانان کڕیوە بەرامبەر ئەوەی بەهەشتیان پێ بدات ئەوانە لە ڕێگای ڕەزامەندی خودادا ئەجەنگن کافران ئەکوژن و خۆیان شەهید ئەبن پەیمانێکە خودا بەستویەتی لەگەڵیان لە تەوڕات و ئینجیل و قورئاندا باس کراوە کێ لە خوا بەوەفا ترە بە وەعد و گفتی خۆی. کەواتە ئێوە خۆشحاڵ و شادمان بن بەو معامەلەیی لەگەڵ خودادا کردوتانە سەرکەوتنی گەورە ئەوەیە. ئەو موسوڵمانانە کە ئەو پەیمانەیان لەگەڵ خودادا بەستووە ئەوانەن کە هەمیشە تەوبە ئەکەن و خەریکی خودا پەرستین و شوکرانە بژێری نیعمەتەکانی خودان و بەڕۆژوو ئەبن و نوێژەکەن و هەمیشە لە ڕکوع و سوجدەدان و ئەمر بە چاکە ئەکەن و نەهی لە خراپە ئەکەن و سنوری فەرمانەکانی خودا و ئەحکامی دین ڕائەگرن و لێی لانادەن. مژدە بدە بە خاوەن ئیمانەکان کە پاداشتیان گەورە ئەبێ بەهۆی ئەو کردەوە بەرزانەوە. داوای عەفو کردنی ئیبڕاهیمیش لە خودا بۆ باوکی لەبەر ئەوە بوو کە بەڵێنی دابوویە داوای عەفوی بۆ بکات، لەئەستەغفیرەنە لەک، جا کاتێ بۆی دەرکەوت کە باوکی دوژمنی خودایە ئیتر بە وەحی زانیبێتی یا باوکی بە کافری مردبێ لەبەر چاویا خۆی لێ بەری کرد و حەقی نەبوو بەسەریەوە و داوای عەفوی بۆ نەکرد، بەڕاستی ئیبڕاهیم زۆر دڵ نەرم و خاوەن حیلم بوو. خودا هیچ قەومێک بە گومڕاه دا نانێ و وەک گومڕاه معامەلەیان لەگەڵ ناکات پاش ئەوەی کە هیدایەتی دان تا ئەو کارانەیان بۆ ڕوون نەکاتەوە کە پێویستە خۆیانی لێ بپارێزن و ڕێگەی عیبادەتیان پیشان نەدات و لە دواڕۆژیان نەترسێنێ جا ئەگەر ئەو قەومە پاش ئەوانە هەر لەسەر ئینکار مانەوە ئەوە غەزەبیان لێ ئەگرێ و گومڕایان ئەکات ان اللە هو التواب الرحیم هەروەها تەوبەی قبوڵ کرد لەو سێ کەسەی دوا کەوتبوون لە غەزا و هێشتا حوکمیان نەبڕابوویەوە کە دنیایان بەو هەم و بەربڵاویەوە لەبەرچاو تەنگ بوو لە غەم و پەژارە و خەفەتی ئەنجامی خۆیاندا دڵیان تەنگ بوو زانیان پەنایان لە دەستی خودا نیە خودای گەورە خۆی نەبێ ان اللە لا یضیع اجر المحسنین ڕەوا نییە بۆ ئەهلی مەدینە و عەرەبەکانی دەوروپشتیان لە پێغەمبەری خوا دوا بکەون و خۆیان لە شتێ بپارێزن کە پێغەمبەر خۆی لێ نەپارێزێ چونکە بەرامبەر هەر تیونیەتی و ماندوێتی و برسێتیەک کە لە ڕێگای خودادا توشیان ئەبێ و هەر هەنگاوێک کە ئەینێن و ئەبێتە هۆی ڕق هەستانی کافرەکان و يحذرون. نابێ موسڵمانان هەموویان دەرچن بۆ غەزا یا بۆ تەڵەبی عیلم هەروەها نابێ هەموویان دانیشن و هیچ نەکەن بەمە هیچ کارێ سەقامگیر نابێ کەواتە بۆچی لە هەموو کۆمەڵێکی گەورە وەک هۆزێ یان تیرێ جەماعەتێکیان ناچن بۆ فێربوونی زانیاری تا لە ڕێگای زانینی حوکمی ئاییندا ماندوو ببن و کە گەڕانەوە بۆ لای قەومەکانیان بیانترسێنن لە کردەوەی خراپ و بێدینی وَاعْلَمُوا أَنَّ اللَّهَ مَعَ الْمُتَّقِینَ. ئەی خاوەن ئیمانەکان، لە دژی ئەو کافرانە بجەنگن کە لێتانەوە نزیکن، با توندوتیژی و خۆگریتان تیا ببینن، زۆر باش بزانن، خوا لەگەڵ ئەوانەدایە لێی ئەترسن و خۆیان لە گوناه ئەپارێزن، خودا یارمەتییان ئەدات و ئەیانپارێزێ. جا ئەوانەی کە خاوەن ئیمانن ئەو سورەتە ئیمانیان زیادەکات چونکە لە ئەساسدا ئیمانیان هەیە و دیارە ئیمان ئیمان ڕادەکێشێ هەروەها خاوەن ئیمانەکان دڵخۆش و شادمانەبن بە هاتنی ئەو سورەتانە و لەناو یەکدا مژدە بە یەکتر ئەدەن. وأما الذين في قلوبهم مرض فزادتهم کە سورەتێ نازڵ ئەکرێ بۆ پێغەمبەر بە غەمز و لەمز و ئینکار و گاڵتە کردنەوە سەیری یەکتر دەکەن و لەناو خۆیاندا ئەڵێن، ئەگەر هەڵسین و مەجلیسەکە بەجێ بێڵین کەس ئەمان بینێ؟ جا ئەگەر کەس نەبوو هەڵئەسن و ئەڕۆن و ئەگەر کەس هەبوو ناڕۆن دوایی ئەڕۆن، خودا دڵیان لە ئیمان وەرەچەرخێنێ چونکە ئەمانە قەومێکن نافامن و بیرناکەنەوە. وهو رب العرش العظیم جا خودا ئەفەرمێ بە پێغەمبەر صلی اللە علیه وسلم ئەگەر ئەو خەڵکە پشتیان لێ هەڵکردی و نەکەوتنە شوێن یاسای ئیسلام تۆ بڵێ یارمەتی و پشتیوانی خودا بەسە بۆ من و هیچ خودایە نییە بەڕاستی عیبادەتی بۆ بکرێ ئەو نەبێ من تەنها پشت بەو ئەبەستم خودا پەروەردگاری عەڕشی مەزنە. عبداللە ی کوڕی مغفل ڕزاو ڕەحمەتی خوای لەسەر بێ وتی ساڵی فەتحی مەککە لە سەفەرێکا پێغەمبەر صلی اللە علیە وسلم بەسەر وڵاخەکەیەوە بەدەم ڕۆشتنەوە سورەتی فەتحی خوێند لەکاتی خوێندنەکەدا دەنگی خۆی دەلەراندەوە و بە تێر و تەسەلی پیتەکانی دەردەبڕی. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عبدالکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.